الحمد لله ما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله مسوڵمانان سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا لە خوای میهرەبان داواکارم لە گوناه و تاوانەکانمان خۆش ببێ و عاقیبەت خێرمان بکا و شیفای نەخۆشمان بدا و لە هەموو ئافات و بەڵایە مەحفوز بین بەڕێزان بەشی چوارەم لە باسی بناغەکانی باوەڕ کە باوەڕکردنە بە قەزا و قەدەر ئەویش بەمە ئەبێ باوەڕێکی تۆکمە و تەواوت ببێ بەوەی کەوا هەرچی هەیە لەوەی تۆ پێت خۆشە کە پێ ئەڵێن خەیر وەی لەوەی تۆ پێت ناخۆشە کە پێ ئەڵێی شەڕ لەوەی ڕوئەدا لە خۆشی و ناخۆشی هەمووی بە قەضا و قەدەری خوای پەروەردگارە وەخوا ئەوەی بیەوێ ئەیکا و هیچ شتێک لە ئیرادە و مەشیئەتی خوا بەدەر نییە و خوا عیلم و ئاگای هەیە لەوەی کەوا بووە و لەوەی کەوا ئەبێ و لەو شتانەش کەوا نەبوون ئەگەر ببوونایە و خوای پەروەردگار هەموو شتێک لەم کەون و کائیناتە هەمووی نووسیوە و تەقدیری کردووە بە عیلمی خۆی و ئەوەی کەوا عەبدەکان دێنە دنیا و ئەنجامی ئەدەن و ئەیخۆن و تەمەنیان و چاکیان و خراپیان خوای گەورە ئاگای لە هەموویەتی بۆیە ئەبێ بۆ ئەوەی ئیمان بە قەزا و قەدەر لە ئێمە بێتە دی چوار خاڵ هەیە ئەبێ قەناعەتی تەواومان بەو چوار خاڵە هەبێ خاڵی یەکەم، العلم وهی الایمان بان اللە عالم بکل ما کان وما یکون، ئەبێ تۆی بەڕێز باوەڕت ببێ خوا ئاگادار و زانایە، دەیزانێ هەر شتێک بووە و هەرچی لەمەولا دەبێ، وما لم یکن لو کان، ئەوەش کە نەبووە ئەگەر ببوایە خوای گەورە هەمووی دەزانێ. کیف یکون جملە و تفصیلا بە ورد و درشتی خوا ئاگای لە هەموویەتی و انه علم ما الخلق عاملون خوا ئاگادارە و ئەزانێ و زانیوێتی خەڵک چی ئەکەن ان الله بكل شيء علیم خوا بە هەموو شتێک ئاگا و زانایە دووهەم الكتابة أبي باورمان به وهي الإيمان بأن الله كتب ما سبق علمه من مقادير المخلوقات في اللوح المحفوظ خوا ويل علميا هيا وبوا هم لوح المحفوظات ومار كردوها وهو الكتاب الذي لم يفرط فيه من شيء أو لوح المحفوظش أو كتابية هيش تكتايا لبير نشوها فكل ما جرى وما يجري إلى يوم القيامة مكتوب عنده أوي رويدا وأوي رودا تاروجي قيامتهم إلى لوح المحفوظات ومار كراوة في أم الكتاب وكل شيء أحصيناه في إمام مبين يعني في لوح المحفوظ سێهەم، المشیئە، ئەبێ قەناعەتمان بەوە هەبێ کە خوا ویستی هەیە و ئیرادەی هەیە، وهی الایمان بان کل شیء یجری فی هذا الکون فهو بارادة الله ومشیئته، هەرچی دەبێ لەم کەونا بە ئیرادە و ویستی خوایە، شتێک نییە بە بێ ئیرادە و ویستی خوا ڕوو بدا. دائرة بین الحکمة والرحمة، لە بەینی حیکمەت و لە بەینی ڕەحمەتی خوا ئەو شتانە دێن و دەڕۆن. و ئەبێ ئاگامان لەوەش بێ نەیکەین بە بیان و بڵێین وەڵا خوا هەموو شتێکی نووسیوە لە لەوح المەحفوظە بۆیە بێ من وابم من نوێژ نەکەم من پیاو بکوژم من دزی بکەم من درۆ بکەم من عرەق بخۆم من ئەوە بکەم ئەوە بکەم ئەم بیانوە بیانوێکی سەقەت و بێجێیە نابێ هیچ کەس خۆی پێ دەستخەڕە بکە چونکە زانینی خوا کە خوا ئەزانێ و ئەتوانێ نابێ بە موبەڕیر بۆ ئەوەی من لێرە تاوانێ بکەم بڵێم لە عیلمی خوا نووسراوە خوا سەد و ئەوە نازار پێغەمبەری ناردووە بۆ ئەوەی بە بەشەر بڵێن چاکەن و خراپ مەکەن ڕێگەی ڕاست بگرن ڕێگەی خراپ مەگرن نوێژگەر بن ڕاستگۆ بن ئەمین بن ناکرێ خوا پێغەمبەر بنێرێ و لەو لاوە من ئیجبار کا بۆ ئەوەی ئەوە بکەم و ئەوە بکەم لەبەرەوە ئەو کەسانەی کە ئەو بیانوە هێنەوە فێڵ لە خۆیانەکەن و خۆیانە خەڵەتێن خوا بەوە ناخەڵەتێ تۆ ئەوەی خوا ئەمری پێکردی بیکە ئەوەی خوا نەهی لێکردووی مەیکە دوایەوە چی ئەبێ و چۆن ئەبێ بیدەرە دەستی خوا کەواتە ئەبێ قەناعەت و بیروباوەڕمان لەسەرەوە دامەزرابێ کە ئێمە خوای پەروەردگار هەموو شتێکی بۆ بڕیار داوین هەموو شتێکی بۆ بڕیوینەتەوە ئەو ئەزانێ و ئێمە نازانین مەوزوعەکە ئەمەیە خوا هەموو شتێ ئەزانێ بەس ئێمە نازانین بەر لەوەی شتێ ڕووبدا تۆ نازانی دوای ئەوەی ڕوودا نابێ بڵێ وەڵا ئەوە خوا لە ناوچاوی نووسی من قەیناکە دوایی بڵێ بەڵام بەر لەوە نابێ بیکەی بڵێ بۆیە ئەم گوناحەکەم چونکە خوا ناوچاوی نووسیم ئەمە غەڵەتێکە و سەقەتێکە نە پێغەمبەر و نە مەلایکە نازانێ کێچی لە ناوچاو نووسراوە هەتا حادیسەکە ڕوو نەدا ئەو ئەندازەیە دەربارەی ئیمان بە قەزا و قەدەر و ئمڕۆ سی مانگی دوانزەیە بەیانی سی و یەکە و دوو بەیانی ئەبێ بە یەک یەکی یەک دوو هەزار و حەڤدە ئێمە وەک مسلمان باوەڕمان هەیە بە هەموو پێغەمبەرانی خوا لەوانەش گەورەمان حەزرەتی عیسای کوڕی مەریەم سەلامی خوا لە خۆی و لە دایکی مریەمی کچی عیمران بە ئایەتێ لە ئایەتەکانی خوا ئەزانین وەکو عیسا بە ئایەتێ لە ئایەتەکانی خوا ئەزانین پاک و پاکدامێنە خوا هەڵی بژاردووە بۆ مهمە و ئەمانەتێ کە عیسای لێ لە دایک بێ و بە پێغەمەر و عیسای کوڕی مریەم پێغەمبەری خوایە و پێش حەزرەتی محەمەد هاتووە و لە ئینجیلا مژدەی داوە بە هاتنی محەمەد المستەفا. ئێمە وەک مسلمان باوەڕمان بەوەیە عیسا عەبدی خوایە و پێغەمبەری خوایە نە خوایە نە کوڕی خوایە نە یەکێکە لە سێ خواکە نەعوذ بالله لە خاج نەدراوە و نەکوژراوە بەڵکو خوا بەرزی کردوێتەوە بۆ لای خۆی عیسا پێغەمبەر بانگی خەڵکی کردووە بۆ خواپەرستی بۆی شەریک بۆ خوا قەرار نەدەن هەرکەس باوەڕی پێی نەبێت کافرە و خوایچی لێوەرناگرێ داواکاریم لە کوڕ و کچەکانی گەلی کورد خۆ بپارێزن لە تاوانی تێکەڵی نێرومێ لەم سەری ساڵەدا خۆ بپارێزن لە سەرخۆشی و بێهۆشی و ڕەقس و سەما و ئەو گوناحانەی کە ڕووەدا خۆ بپارێزن لە لاسایی کردنەوەی غەیرە دین ئێمە مسلمانی نابێ کوێرانە شوێن قەرەباڵغی بکەوین حرام حرامە لەسەری ساڵ و لە ناوەڕاستی ساڵیشە ئەم قەرەباڵغی و قاڵە هیچ پەیوەندی بە عیسا و بە مریەمەوە نییە بەڵکو بەزمێکە سازی ئەەکەن بۆ کەیف و عیش و نۆش و ئەوانە ئێمە قورآنمان هەیە کتێبی نەمر و بەرنامەی ژیانە هەتا هەتایە پێویستمان بەوە نییە کەس نامەی ترمان بۆ بێنێ با پارەیشی لەگەڵا بێ. داواکاریم لە میلەت و لە حکوومەت لەم سەریک ساڵە با بڕیار بدەین وەک پار نەبین ینی 2016 کە پێمان نا 2017 باوەک پار نەبین بەرنامەڕێژیەک بکەین بۆ ژیان بە خۆمانا بچینەوە ئەمانەت ڕێزی ئەم گەلە بگرین لە ڕووی ئابووریەوە حکوومەت هەوڵێ بدا بۆ چاکردنی باری ئابووری گەل زانایانی ئیسلام پیاچوونەوەیەک بە حاڵ و وەزئی خۆمانا بکەین قسە وتار و دانیشتن و هەڵسان و دانیشتنمان با تەنها بۆ خوا بێ خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێت عاقبەتمان خێر بکە ئیسلاحی حاڵمان بکە بە مسلمانی بمان بژێنێ بە مسلمانی بمان برێنێ خەڵکێکی زۆر داوای دوعای خێری لێ کردووی نەخۆشن پێگیراون دوعایان بۆ بکەن خوا شیفایان بدا خوا ڕەحمیان پێ بکە خەڵکێک پێگیراوە مشکیلەیە خوا کێشەکانیان حەل بکە خوای گەورە